بەشی یازدەهەم لە کتێبی عاشق سەمای ژیانە لاپەڕە 16 چوار هەنگاو بەرە و خۆشەویستی خۆشەویستی چاوپێکەوتنی نێوان مەرگ و ژیانە چاوپێکەوتنێک لە لوتکەدا تەنها بەناسینی خۆشەویستەکە دەکرێت زمانی ئەم چاوپێکەوتنە بەدەست بهێنین ئەگەر وانەبێ لە دەیەکە بیت و دەژیت وەمریت بەڵام لە ڕاستیدا گرنگترین ئەزموونی ژیانت لەدەست داوە، ئەزموونێک کە لەگەڵ هیچ شتێکی تر ئاڵش ناکرێت. تۆ ئەزموونی نێوان مەرگ و ژیانت بەدەست نەهێناوە، تەجروبەکردنی ئەو سنوورە ڕەوەز و سنووری کەوی ئەزموونەکانی مرۆڤە. بۆ گەیشتن بەمە چوار قۆناغ هەیە کە هەردەم دەبێت لەبیری نەکەین، قۆناغی یەکەم بوونە لە ساتی ئێستادا، چونکە خۆشویستی تەنها لە کاتی ئێستادا ئەکرێت، خۆشویستن لە ڕابردوودا مومکین نییە، زۆربەی خەڵکی بە گشتی لە ڕابردوودا ئەژین، خۆشویستییەکەشیان هەر لە ڕابردوودایە، کەسانێکیش هەن کە خۆشەویستییەکەیان لە داهاتوودایە، ئەمەش ناکرێت ئەگەر کەسێک بیەوێت لە خۆشەویستی بپارێز بکات و دووڕێگەیە بێت ژیان بە سەربردن لە ڕابردوو یان داهاتوودا بەڵام خۆشەویستی تەنها لە کاتی ئێستادا ممکنە چونکە مردن و ژیان تەنها لە ساتی ئێستادا چاوێن بەیەکەکەوێت لە سنووریدا شاردراو لە ناخی تۆدا ئەم خاڵی سنوورە شاراوەیە تەنها و تەنها لە کاتی ئێستادایە هیچ کاتێک نییە لە ڕابردوو یان لە داهاتوودا ئەگەر تۆ زۆر بیر بکەیتەوە بیرکردنەوەی زۆریش پەیوەندی بە ڕابردوویان داهاتووە هەیە وزەی تۆ لەبری ئەوەی کە ئاوڕ بەلای هەستندا بداتەوە بە ڕێگە لەیداوە بۆ بیرکردنەوە بەکار برێت لە بارودۆخی ئەوادا خۆشەویستی ناتوانێت بوونی هەبێت هەز لە ساتی ئێستادا واتێ هەیە کەواتەیەکە مینانگاو بۆ بەدەزیێنانی خۆشەویستی بوونە لە ساتی ئێستادا ڕابردوو داهات و دەبنەوەی بیرکردنەوە بیرکردنەوەش هەز لە ناوەبات ئەو کەسەی کە کاتەکانی زیاد لە سەد بۆ بیرکردنەوە بکوژێت، وردەوردە لەبیر ئەچێتەوە کە دڵێکیشی هەیە. کەسێکی لەو شێوەیە کەم کەم دەگاتە بارودۆخێک کە تێیدا هەست بکات ناتوانێت هیچ بڵێت بێ گوێگرتن لە هاواری دڵ، هەست وردە وردە لە ژیانی مرۆڤدا لەناو ئەچێت و دەسڕێتەوە. ملیۆنەها نەفەری لەم جۆرە هەیە لەم دونیایەدا لەبەرئەوەی نازانن دڵ واتای چییە، بۆ وان تەنها دڵ وەکو ئامێرێکی پەمپ وایە و هەموو بیر و هۆشیان بەلای سەرەوەیە. مەبەست کەللەسەرە. ئەڵبەتە مێشک ئامێرێکی باشە و مرۆڤ پێویستی پێیەتی، بەڵام مێشک دەبێتە خزمەتکاری مرۆڤ نەک کوێخای بێت کاتێک مێشکە بێتە کوێخای مرۆڤ و دڵ ئاوڕی لێ نادرێتەوە مرۆڤی تر ناتوانێت خوددا بناسێت چونکە نەناسینی خۆشەویستی بێبەش بوو کەسێکی لەم جۆرە تەنها دەژوو پاشانە بێت ئەم سنوورە شاراوەیە لە یەکەمی نەزمن و پەیوەندیدا بەشوی خۆشەویستی دەرکی پێکرێت و کاتێک نوقمە بێت تێی دەوڕات بکێشێت بەرەو خۆی خودداوەندێتی تێدا دەبینی خۆشەویستی دەستپێکی ناسینی خودداوەندە و ناسینی خوددا خۆی لوتکەی خۆشەویستیە دوهمین ئەنگاو بۆ گەشتن بە خۆشەویستی ئەوەی کە چۆن فێر ببی شەهرەکانی نەخت بگۆڕی بۆ شیرینی زۆرێک لە خەڵکی خۆشەویستیەکەن بەڵام خۆشەویستەکان بە شەهرانێکی وەک نەفرەت بەخیلی و تووڕێی و هەستی خاوەندارێت و ژاراوی بووە هزار و یەک شاری دەوری خۆشەویستیان خۆشەویستی زۆر ناسک و نەرمونیانە ئایا بەبوونی توڕێ و نەفرەتکردن و بەغیلی خۆشەویستێ توانێت دەرباز ببێت زۆربەی زۆری خەڵکی ڕوو دەکەنە مێشک و دڵیان لەبیر ئەچێتەوە کەمینەیەک ئاوڕێک لە دڵ دەدەنەوە بەڵام ئەو کەمینەیەش دووچاری ئەڵا بن ڕووناکی لاوازی خۆشەویستیمان بۆی هەورە ڕەشەکانی بەغیلی و نەفرەت و تووڕەی و هەزار و یەک دێو و درنجی ترەوە لە مەترسیدایە لەم کاتەدایە کە خۆشەویستی بێتە گەشتێکی تاڵ خۆشەویستی وکو پەیژینیوان باشتۆ جەهەنەم وایە پێشوامەیرکی دولایەنەیە دەتوانی لێوەی دابەزی و دەشتوانی پێی دەست ئەرکەوی ئەگەر خۆشەیستێکە ژەهراوی بێت پەیژەکە تۆ بەرەو قوڵایی ناو جەهەنەم ڕێنمایی ئەکات لەبری گەشتن بە خۆشی بەهەشت ژیانە سەرە ڕێژە بێت لە ئاژاوەیەکی ناو ئاهەنگ و ئازاردەر وەکو دەنگە دەنگی پێکدادان و شەڕ یان قەرەباڵغی یات و توێ تۆمبێل بەرەو ژاوەژاوێکی شێتکەر کە تۆ بەرەو باوەشی شێتبوون دەبات کەواتە دووهەمین بنەمایەک کە دەبێت لە بیری نەکەیت ئەوەیە کە ژەهرەکانی نەخت بگۆڕی بۆ شیرینی ئێستا پرسیارەکرێت ئەوەیە کە ئەمە چۆن ئەکرێت ڕێگەیەکی زۆر ڕاسانەیە بۆ ئەم کارە، لە ڕاستیدا قسەکردن لەبارەی گۆڕانەوە لە ئارادا نییە، لەبەرئەوەی کە تۆ بەڕاستی پێویست ناکات هیچ کارێک بکەیت، تەنها شتێک کە پێویستت خۆڕاگری و سەبرە، ئەمە یەکێکە لە گەورەترین ئەم نهێنییانە کە من بۆ ئێوەی دەدرکێنم، تاقیبکەرەوە، کاتێک کە تووڕا بیت نابێت هیچ کارێک ئەنجام بدەیت، تەنها لە بێدەنگیدا بۆ بڕوانە، دژی تووڕەیی مەوەستە و بەتەمای پلیشاندنەوەشی مەبە، هاوکاری لەگەڵدا مەکە، سەرکوتیشی مەکە. تەنها بڕوان چی ڕوودەدات بێڵام هەستە بەرز ببێتەوە خەڵک لەبیر نەچێت هەرگیز لەو کاتانەدا کە کەش و هەوای ژەهراوی بوون بەسەردا زاڵە هیچ کارێک ئەنجام مەدە تەنها سەبر بکە و باو ژەهرە بگۆڕێت بۆ شتێکی باشتر لە خۆی ئەمە یەکێک لە بنەمە سەرەکیەکانی ژیان کە هەموو شتێک دەگۆڕێت بۆ شتێکی غیری خۆی پیاوەڵ سوکەوتی ژنانە و ژنەڵ سوکەوتی پیاوانە ئاکات هەموو کەس تووشی گۆڕانکاری خۆراو دەبێت، مرۆڤی چاک خراپە بێت و خراپ چاک مرۆڤە بێت، لەم کاتانەدا تەنها خۆڕاگر بێت و دان بە خۆیا بگرێت، کاتێک کە توڕەی گەشتۆتە لوتکەی بەرزی خۆی لە ئەنجامدانی هەموو کارێک بە دوور باگینا پەشیمان ئەبێتەوە و ئەم کارەی تۆ دەبێتە هۆی دروست بوونی زنجیرەیەک کاردانەوەی سالب و خراپ و دەکیویتە ناو زنجیرەی دارماوە بەو واتایە کە تۆ بە هۆی ئەنجامدانی کارێکی خراپ و سالب کە لە کەش و هەوای ژەهراویەوە سەرچاوەی گرتووە دەکەویتە داوی زنجیرێکی کۆتایی چونکە لە سالە بە سالب دروست دەبێت ئەوش بە جۆرێکی لە نزمەوە بۆ بەرز تووڕەی دەبێت هۆی دروستبوونی تووڕەیەکی زیاتر دوژمنی کردن دوژمنی زیاتری لێ دروست دەبێت و ئەم شتە هەروە درێژەیە بێت هەرم بەم بۆنەیەشەوە کە مرۆڤ بێتە هۆی سەر ئێشە و کێشە بۆ خەڵکانی تر و لەم کارەشی واز نهێنێت دان بەخۆتا بگرە کاتێک کە تووڕی دەبێت چاودێری بکەیت کام دەرفەتە لە کیس خۆت مەدە چونکە تووڕی وزیەکی ئەجگار زۆر لە تۆدا دروست دەکات ئەم وزەی وێرانکەر دێتە پێشچاو، بەڵام وزەی خۆی لە خۆیدا پووچەڵە. ئەرە ئەو وزە خاپوورکەرە دەتوانێت لێهاتووش بێت. هەرە وزەیەکە دەتوانێت ژیان لەناو ببات، لامەکاتدا دەتوانێت ژیان وەکوو بارانی بەهار ساڕێژ لە تافی ناسکی بکات، تەنها دەبێت سەبر بکەین. ئەگەر خۆڕاگر بیت و هیچ کارێک بە پەلە ڕانەپەڕێنی، لە بینینی ئەم گۆڕانکاری کە لە ناختدا ڕوو دەدات سەرسام ئەبیت. سەرەتا تووڕەیی هەموو وجوودت دادەگرێت، پاشان ئەم تووڕەییە لەسەر خۆ پەڕاستێنێت تا دەگاتە لووتکە. ئەوسا ڕێگەکە دەگۆڕێت، تووڕەییەکەت گەورە بێتەوە. وزەکەت بەردەدرێت و کەش وەوایکی مجەب و لادوت لەلا دروست دەبێت ئێستا کاتیەوەیە کە خۆڵی لێ هەڵماڵی کاتی چالاکی هاتووە هەمیشە چاوەڕوانی کەش و هەوای مجەب و باش بە بەڵام مەبەستی مە سەرکوتکردنی هەستە سالبەکان نییە بەڵکۆ بێتەنها بڕوانینە هەستە سالبەکان لێرەدا جیاوازیکی گەورە و گران خۆی ماداوە مناڵی مەستە سالبەکاندا پۆشە لە بیری خۆتی بەرەوە کارێک لە دژیان جام بدە نەخێر منوا ناڵێم من ناڵێم کاتێک کە تووڕێت پێ بکەنە بزێکیاوە دروین و ناشرینە ساختەیە کاتێک کە توڕەی بە هیچ جۆرێک پێ مەکەنە، بەڵکو بڕۆ ژوورێک و دەرگاکە لە خۆتدا بخە و ئاوێنەیەک لە بەردەم خۆتدا دابنێ و ڕوومەتی توڕەی خۆت سەیر بکە لە ئاوێنەکەدا. پێویست ناکات ئەم ڕوومەتە پیشانی کەسێکی تر بدەیت، ئەم شتە تەنها پەیوەندی بە تۆوە هەیە، بەشێکە لە ژیان و کەش و هەوای تۆ و تۆ دەبێت ئەوەندە دان بە خۆتدا بگریت تا ساتێکی لەبار بێتە پێش. درێژە بدە بە سەیرکردنی خۆ لە ئاوێنەکەدا، بڕوانە ڕوومەت و چاوەکانت کە بەهۆی توڕەبوونەکەتەوە سوورداگیرساون، ئەوەی کە لە ئاوێنەکەدا دەبینی ڕووی بکوژێکە، ئایا تا ئێستە بیرت لەوە کردوتەوە کە لە ناخی هەموو کەسێکدا بکوژێک خۆی مەڵاس داوە تۆش لەم قاعدەیە بەدەر نیت وامەزانە کە بکوژ کەسێکی ترە و لە شوێنێکی تر دەژی و یان بکوژە و کەسەیە کە خەڵکیە کوژێت هەموو کەسێک توانێ کوشتنی تێدایە لە ناخی هەموو کەسێکدا کردداری خۆ ڕسکی خۆ کوشتنەیە سەیری وێنەکەی خۆت بکە لاوێنەکەدا کەش و هەوای سروشت و خۆت ببینە و بیناسە ئەم کارە بەشێکە لە گەشەکردن و پێشکەوتنی تۆ لە پێناو خۆناسیندا تاوکو ئێستا چەندەها جار لە سەردەمی سوقراتەوە تاوەکو ئەمڕۆ ئەم ڕستەیە بە گوێماندا دراوە خۆت بناسە بەڵام خۆناسین بەم واتایە نییە کە لە بێدەنگیدا دابنیش و لەبەر خۆتەوە بڵێت من گیانێکی نەمرم من لەگەڵ خودایەتیدا پەیوەندیم هەیە من ئەمەم و من ئەوەم هەمووی پڕ و پوچە خۆناسین بە واتەیە کە تۆ ئەشنابیت بە هەموو وێنەکانی کەش و هەوای مەزاجی خۆت لە بەکوژ و تاوانبار و جەنایەتکار بیگرە هەتاوەکو پیرۆزەی و زانایی خودا و تاوەک و شەیدان هەموو پانتایی کەش و هەوای ناخت بناسە بە ناسینی کە لەیلی نهێنی و ڕاستەکانی نەخت بەدەست بهێنی. توڕەیی ناتوانێت هەمیشەیی بێت ئەگەر خۆڕاگبیت و چاوەڕوان بکەیت بە ماکاماگەیت هیچ شتێک هەمیشەیی نییە خۆشی دێت و ڕوات خەم دێت و ڕوات ئایا لەم یاسا ساکار و سادەیە تێدەگەیت هەموو شتێک دەگۆڕێت هیچ شتێک بەیەک شێوە نامێنێتەوە ئیتر بۆچی پەلەاکەیت توڕەیی هاتووە و دەڕوات تۆ یەک دڵ سەبرە دەبێ بڕوانە داهاتوو چاوەڕوان بە توڕەیی واز لێبێنە، باڕومەتت ناشرین و تاوانبارانە نەبێت، سەبرە دەبێت و بڕوانە، توڕەیی سەرکوت مەکە و لە هەمان کاتیشدا کارێک ئەنجام مەدە لە ڕووی توڕەییەوە، زۆر زوو دەیبینی کە ڕومەتت کراوەتەوە و چاوەکانت دۆخێکی ئێمن و لەسەر خۆ دەگرێت. وزە ئەگۆڕێت، زۆر تێناپەڕی کە سەڕێژە بێت لە تاف و بزێوی و چالاکی، جوانێکی تێبەر لە چاوەکانتدا دەردەکەوێت، ئێستا کاتی ئەوەیە کە هەنگاو بنێیتە جیهانی دەرەوە و بکەویتە چالاکییەوە، بەڵام ئەوەش بزانە کە کەشوهەوای موجەب بە زۆر پەیدا نابێت، بەڵکو دەبێت ڕوخسەتی بدەیت تاوەکو خۆی بێت کلیلی نهێنێکە لەمەدایە مەبەستی من لە گۆڕینی شاری نەخت بۆنگوین ئەمەیە قۆناغی سێهەم دابشکردن و بەخشینەوەیە شتە سال بۆ خراپەکان لە لای خۆ دەڵبگرە و شتە باشەکان لەگەڵ خەرکیدا دابش بکە کەچی زۆربەی خەڵک بە پێچوانەی ئەمەوە دەجوڵێنەوە کەسانێکیاوا بەڕاستی نەفامن کاتێک کە خۆشحاڵن چرۆکیەکەن و لەگەڵ کەس لە خۆشیەکەیان دابەش ناکەن، بە پێچەوانەوە کاتێک کە غەمبارن و دەست و دڵ کراوە و پڕکێشە بن حەز دەکەن هەموو کەسێک شەریکی خەمیان بێت، کاتێک کە پێدەکەنن زۆر دەستی پێواگرن و بە فی ڕۆی نادەن لە ئاستی بزێکی بچوکدا بەڵام کە توڕە ببن ئەو کاتە خەریکە دەتەقێنەوە، سێیەمین هەنگاو بۆ بەدەست هێنانی خۆشویستی بەخشین و دابەشکردنی خۆشی و جوانی و چاکەکانە ئەم کارە دەبێتە هۆی بەگەڕکەوتنی خۆشویستی هەرە گروبار ڕوبارێک، کە سەرچاوەکەی دڵی تۆیە، بەشداربوون دەبێتە هۆی لاچوونی کینگلی گرفت و ئەو کێشانەی کە لە دڵی تۆدا ماتیان داوە. وتەیەکم بیستووە لە، خۆرخە لوئیس بۆرخیس کاما، لە نووسەرە بەناوبانگەکانی ئەمریکای ناوەڕاستە و خەڵکی مەکسیکە، ئەوەی گرنگە بۆت بیدە بە سەگەکان، مروارییەکان بڕژێنە بەر پێی بەرازەکان، چونکە ئەوەی گرنگە بەخشینە. ئێمە هەمیشە پێچوانەی ئەمەمان بیستوە لەم بابەتە کە هیچ بە سەگ و بەرازەکان نەدەن چونکەوان هیچ نازانن مەسەلگە لەسەرەوەنی کە چی دەبەخشین و بەکی دەبەخشی بەڵکو لەسەرەوەیە کە ببەخشی خودی بەخشینەکەی نرخی هەیە مرۆڤ کاتێک کە هەیەی دەبێ بیبەخشێت گۆردی گۆف زانای ڕوسی دەیگوت هەموو ئەوەی کۆم کردبیەوە و بابردی و هەموو شتانی کە بەخشومە هی منە ئەوەی کە بەخشومە هێشتا لەگەڵمدایە وەی کە کۆم کردوێتەوە لە دەستم چوو لە ڕاستیدا مرۆڤ جگەلەوەی کە لەگەڵ خەڵکیدا دابشەکات هیچی تری نییە خۆشویستی پارەو سامان نییە کۆی بکرێتەوانێ، خۆشویستی بۆن و بەرامەیەکە کە دەبێت لەگەڵ خەڵکیدا دابەشی بکەیت، هەتا زیاتر ببەخشی زیاترت دەست دەکەوێت، هەتا کەمتر ببەخشی کەمترت دەیە، هەتا زیاتر ببەخشی بەو ڕێژەی بە خۆشویستیەکی زیاتر لە کرۆکی تۆوە دەڕژێتە دەرەوە، سەرچاوەکەی بێ سنوورە، هەڵگۆزینی ئاو لە بیر دەبێتە هۆی ئەوەی کە ئاوی تازە و زیاتر بڕژێتە ناو بیرەکەوە، بەڵام ئەگەر ئاوی لێ هەڵنەگۆزی دایبخەیت و چرۆکی بکەیت کانیەکان لە چالاکیەکەون و کەم کەم کانیەکان ئەمرن، کیۆرەبێتەوە، ئاوی ناو بیرەکەش ئەمرێت و دەگەنێت، بەڵام ئاوی ڕۆشتوو تازەیە عەشقی تازەش عەشقێکە کە لەگەڕدا بێت و بڕوات کاتە چاکەکان دابەشکە جوانەکان دابەشکە ژیان دابەشکە هەرچەک دێ دابەشیکە هەرگیز جوانەکانی ژیان بۆ خۆت کۆمەکەرەوە هۆش عیبادەت و خۆشەویستی و خۆشی و بەختەوەری هەموویانەم جوانیانەدا بەشدار بکە ئەگەر کەمت نییە گرنگ نییە لەگەڵ سەگ و تاشە بەردەکاندا دابەشیان بکە گرنگەوەیە کە بیبەخشی ئەگەر مشتێک مرواری لە مشت دایە هەڵیان بدە گرنگ نییە فڕێ بدەیتە بەر پێی چ کەسێک چونکەوەی کە گرنگە بەخشینە کۆکردنە و ئەنبارکردن دڵ ژەهراویەکات قۆرخکردن لە هەر جۆرەێک بێت ژەهردارە ئەگەر بی بەخشی نەخل لە ژەهر پاڵفتە دەبێت کاتێکیش گە دەبەخشی چاوەڕوانی کردارێکی بەرامبەر یان پاداشتێک مەبە تەنانەت چاوەڕوانی سوپاسکردنێکیش مەبە بەڵکو سوپاسی و کەسە بکە کە ڕوخسەتی داوە پێ تا شتێکی لەگەڵدا دابش بکەیت لە دڵی خۆتدا بێ لەبەرەوەی کە شتێک لەگەڵ یەکێکدا دابش کرد و ئێستا و دەبێت سوپاسی لێ بکات نا، تۆ دەبێت لەبەروی کە ئەو کەسە ئامادەی گوێگرتن و دابەشکردنی وزە بووە لەگەڵ تۆدا سوپاسی لێ بکەیت، دەبێت لەبەروی کە بە باوەشی کراوە بۆ پێشوازیکەری تۆ بووە و تۆی دوور نەکردووە بەمنونی بیت. باوشون و دابەشکردن یەکێکە لە بەهادارترین و خڕۆشتەکانی مەعنەوی و ئیلاهییەکان و بۆ هەنگاوی چوارەم بۆ گەشتن بە خۆشویستی هیچ بوونە، هەر لەبەروی کە بیرت کردەوە کە کەسێکیت خۆشویستی لەگەڵ دەکەوێت و دەوەستیت، خۆشویستی تەنها لە ناخی کەسێکەوە دێتە دەرەوە کە کەسێک نەبێت، خۆشویستی لە نەبووندا هەیە کاتێک کە خاڵی و بەتاڵ بیت، خۆشویستیش لە تۆدا جێگەی بێتەوە کاتێک سەرڕێژ بێت لە دەمارگیر و فیز خۆشویستی لە ناوەچێت پێکە و ژیانی فیز و خۆشویستی ئیمکانی نییە ئەم دوانە دانویان بەیەکەوە ناکڵێت خۆشەویستی و جودایەتی خۆشەویستی و خودایەتی دەتوانن لە پاڵ یەکتردا بن لەبەروی کە هەردووکیان هاوتای یەکەن بەڵام دراوسێتی و خۆشویستی و فیز و بەدەماری ئیمکانی نییە بوونی خۆشویستی و فیز و بەدەماری بەیەک و محاڵە کەواتە هیچ بە هیچ سەرچەوەی هەموو شتەکە هیچ سەرچەوەکی لە بن نەهاتووە هیچ جەرو خودایەتیەیە هیچ ئەوواتە نیرڤانە نیڤانا لە دینی هیند و بوداییدا هێمنییە، کە سەرچاوە لەو یەکگرتنەوە دەگرێت کە لەگەڵ گیانی بوونەوەردایە. کاتێ بە گژ دەکەیت کە هیچ بیت، ئەگەر خۆت بە کەسێک بزانی ڕێگەکە ون ناکەیت. ئەگەر خۆت بە هیچ بزانی بە ئامانجێک گەیت. خوێنەری ئازیز، لێرەدا تینا کۆتایی بەشی یازدەهەم.